جوانکاری بۆ لووت و پاککردنەوەی دەموچاو لە زیپکە و پەڵە و ڕەشی و خاڵ و مەساجکردنی دەموچاو ئەمانە حەرامن یا گوناهن جوانکاری بۆ لووت برا بەڕێزەکانم یعنی نەک هەر لووت هەر ئەندامێکی لاشەی تۆ کە مشەوه بێت کە شتێکی طبیعی نەبێت جا کەسێکە لوتی هەر زۆر گەورەیە طبیعی نییە ئەوە پەنجەی زیادی هەیە بۆ نموونە گۆشتی زیاد لێرەیەتی مەثەلەن یا لوتی خوارم بۆ نموونە ئەگەر تعدیلی بکاتەوە ڕێکی بخاتەوە ئەو گوناه نیە انشاءالله ئەمما شتێک کە لە سنووری طبیعیدایە لە سنووری ئاساییدایە تۆ بڵێ وەڵام من دەمێ وەکو فڵانە کەس بم خۆم کەمە کچە دەیە خۆی بکاتە مەلیکە جەمال نازانم کوڕە دەیە خۆی بکاتە چی ئەوە جائیز نییە براکە ئەوە جائیز نییە یانی لوتی تۆ لوتی من لەوەی وەکو یەک بێ وەڵا من دەمەوێت تۆزێ بچووکتری کەمەوە ئەوە جائیز نیە و حەرامە براکەم ئیلا وتمان شتێک کە چی بێ مشەوە لوتیەتی بۆ نمونە خوار بۆ جایە لە حادیتەیەکدا یا بە هۆکارێکەوە مەتەن لوتی دیواری لوتی خوارە ئێسقەکەی خوارە ڕاستی دەکاتەوە ددانێکی خوار دەرچوە ڕاستی دەکاتەوە بۆ نمونە گۆشتی زیادە هەیە ئەم تر ئەمانە بە هەر حاڵ ئەمما زیاتر لەوە زێدە ڕەویکردن جائیز نییە پاککردنەوەی دەم و چاو لە زیپکە و ئەو جۆرە شتانە ئاساییە ان شاء اللە تعالی کە مەبەستت ئەوە بێت ئەمما مەساجی دەم و چاو نازانم بەخوا مەساج چیە براکەم من